ناوەکەی لە سەوفەوە هاتووە کە بە واتای خوری دێت کە دەکرێتە بەر، ئەوەش نیشانەی زوهد و خۆ پاک گرتنە لە دونیا. سۆفیەتی ئەمڕۆ چەند جۆرێکە، بەشێکیان بریتیە لە زوهد لە دونیا و خواپەرستی زۆر و خۆشەویستی پێغەمبەر دروودی خودای لەسەر بێت بەڵام بیروباوەڕی شێواوی هەیە و دەبێتە ماستاوچی دەسەڵاتدار و ئەو فەتوای بیەوێت بۆی دەدات و بەبێ ئاوەز و بیرکردنەوە و لە خواترسان شوێنی دەکەوێت. سۆفیەتیەکی تریش هەیە کە بەهای ڕۆحی باڵا و خۆشەویستی بۆ پێغەمبەر درودی خدای لەسەر بێتی تێدایە، پەیڕەوی بیروباوەڕێکی ڕاست و دروست دەکات و بەیداخی حەق بەرز دەکاتەوە و ڕێگەی جیهاد بۆ ڕووبەڕوو بوونەوەی ستەم و داگیرکاری دەگرێتە بەر بەو زانستەی هەیەتی لە پێناوی بڵاوکردنەوەی بانگەوازی بەرەو خواچوون دەخاتە کار. لەو بوارەشدا باشترینی لاوانی خۆی دەکاتە قوربانی تا خاک لەو دوژمنەن ڕزگار بکات کە تەڕ و وشکی وڵات بەیەکەوە دەسووتێنێت. چیڕۆکی ئەمڕۆمان لەگەڵ سۆفیەتی جیهادیە و بە محەممەدی کوڕی عەلی سنووسی دامەزرێنەری بزوتنەوەی سنووسی دەست پێ دەکەین. سنوسیەت بانگەوازێکی ئیسلامیە لە لیبیا سەری هەڵدا و ناوەندە ئاینیەکانی باکووری ئەفریقیا و سوودان و سۆماڵ و حیجاز و چەند وڵاتیشی دیکەی ئیسلامیشی گرتەوە بزوتنەوەکە لە سەدەی سیانزەی کۆچی نۆزدەی زینی پاش ئەوەی دامەزرێنەرەکەی هەستی بەلاوازی دواکەوتوی مسلمانان لە ڕووی ئاینی و سیاسی و کۆمەڵاتیەوە کرد دامەزرا لە کاتێکدا ژمارەیەک رێبازی سۆفیەتی گومڕا و دوور لە ڕێگای ڕاست سەریان هەڵدابوو خەریکی بەنجکردنی میللەت و گەلان بوون ئەو ویستی بە تێزێکی نوێ و بە هۆشمەندیەوە ئەو لار و لەوێریە ڕاست بکاتەوە شێخ محەممەدی کوڕی علی سنووسی دامەزرێنەری ئەو ڕێبازە ساڵی 1920 کۆچی بەرامبەر بە 1970 زینی لە شاری مستەغانمی جەزایی لە خانەوادێکی زانستپەروەر و خواناز لەدایک بووە و هەر لە منداڵیەوە حەزی لە فێربوون و تێکەڵی پیاوچاکان بووە. تەمەنی تەنیا دوو ساڵ بووە کە باوکی کۆچی دوایی کردووە بۆیە پورێکی کە ناوی فاتیمە بووە و یەکێک بووە لە ئافرەتە چاڵاکەکانی سەردەمی خۆی ئەرچی پەروەردەکردنی گرتووەتە ئەستۆ و ڕێی زانستی پێگرتووەتە بەر لە سەرەتاکانی خوێندنیدا بووە بە قوتابی لای چەند شێخ و مامۆستایەکی شارۆچکەکەی خۆی تا قورئانی پیرۆز بە هەر حەوت قیڕاعەتەکەوە لەبەر کردووە کە تەمەنی گەیشتووەتە باڵغبوون بۆ ئەوەی زانستی زیاتر بەدەست بێنێت ڕووی لە شاری فاسی وڵاتی مەغریب کردووە و لەوێ لە زانکۆ زانکۆی مزگەوتی قوڕەوین حەوت ساڵ زانستی وەرگتووە هەر لەو کاتەدا بەرەو سۆڤەتی ڕاستەقینە دوور لە گومڕایی چووە سۆفێتییەک کە بە مانای ڕۆحانیەتە، هەر لەوێش خەڵکی پێی ئاشنا بوونە و بەرەو ڕێباز و زانست و خواناسیەکەی کەمەندکێش بوون. شێخ محەممەد لە سەرەتادا بوو بە وانەبێژ لە مزگەوتی گەورەی شاری فاس، دواتر بەرەو باشووری جەزائیر بەڕێ کەوت و لەوێش وەک مامۆستا و وانەبێژ دەست بەکار بوو. هاوکات بەردەوامیش بوو لە وەرگرتنی زانستی شەرعی، لەوێشەوە بەرەو شاری تەڕابلوس بەڕێکەوت، بەڵام زۆر لێی نەمایەوە ئینجا ڕووی کردە میسر و لە ئەزهەر وەک مامۆستا و هاوکات و قوتابی کەوتە کار سوودێکی زۆری بە خەڵکی گەیاند و خۆیشی سوودێکی زۆری وەرگرت بەڵام جارێکی تریش بارگەی پێچایەوە ئەم جاریان بۆ حەجی ماڵی خوا ساڵی 1940 کۆچی بەرامبەر بە 1925 زینی ڕووی کردە مەککە بەڵام پاش بەجێگەیاندنی فەڕیزەی حەج نەگەڕایەوە، بەڵکو ماوەیەک لەوێ مایەوە، وەک گەنجێک لەسەردەستی چەندین گەورە زانا درێژەی بە وەرگرتنی زانست دا. سنووسی کەوتە ژێر کاریگەری نووسین و بیروڕاکانی ئیمام ئەحمەدی کوڕی حەنبەل و ئیبن تەیمیە و ئەبو حامیدی غەزالی و محەممەدی کوڕی عەبدولوەهاب و بزووتنەوە سەلەفییەکەی بەتایبەتی لە بواری عەقیدەدا، هەرچەندە خۆی ڕێبازێکی سۆفی مەشڕەبی هەبوو، بەڵام ئەو مەبەستی زانست بوو، ئەو زانستەی دەیخواست هەستی کرد لای ئەوان دەستی دەکەوێت، ئەمەش هەڵوێستەیەکی دەوێت، عەقیدەی دروست دژ نییە لەگەڵ سۆفیەتی، کە ڕۆحانیەتێکی ڕاست و تەزکیەی نەفسی تێدایە. سنوسی پەیڕەوی لە ئاینزای مالیکی دەکرد، بەڵام هەر کاتێک زانیبای حەق بە لایەکی ترەوەیە شوێنی دەکەوت، ئەو کاتەی لە حیجاز بوو بە تایبەتیش لە وەرزەکانی حەجدا چاوی بە میوانانی ماڵی خودا دەکەوت کە لە هەموو لایەکی دونیاوە ڕوویان تێدەکرد، بەو هۆیەشەوە باشتر ئاگاداری کاروباری موسڵمانان دەبوو هانی خەڵکی و بەتایبەتی ئەوانەی لە جەزائیری وڵاتی خۆیەوە دەهاتن دەدا کە ڕووبەڕووی کۆلۆنیالیزمی فەڕەنسی ببنەوە. لە مەککە یەکەمین تەکیەی ئەو بزووتنەوەی دامەزراند کە دواتر بوو بە بزووتنەوەی سنووسی و کاری بۆ ئەوە دەکرد کە بنکەکانی ببنە ناوەندی زانست و کار و ئامادەکردنی لاوان و پەروەردەکردنیان لەسەر جیهاد، سەرباری هەوڵدان بۆ پەیڕەوکردنی ئیسلامێکی ڕاست و دروست و جێبەجێکردنی ڕەوشتەکانی ئیسلام لە گشت بوارەکانی ژیاندا، شێخ محەممەد قوتابیان و شوێنکەوتوانی لەسەر کارکردن لە کشتوکاڵ و پیشەسازی و چاککردنی زەوی و گۆڕینی بیابانەکان بە زەوی کشتوکاڵی ڕادەهێنا. لێرەشدا جارێکی تر هەڵوێستەیەک لەگەڵ ئەو بیرە ناکلاسیکیە دەکەین کە شێخ سنووسی هێنای ئەو بیرەی گۆڕی کە بەرامبەر تەچیەکان هەبوو کە شوێنگەلێکن بۆ مانەوە و خواردن و خواردنەوە و دابڕانی سۆڤەکان لە هەموو چالاکیەکی گشتی مرۆیی جگە لە خواپەرستی ئەو هاتوو کردنی بەناوەندی بەیەک گەیشتنی خەڵکی و پلاندانان بۆ جیهاد و ڕاهێنان لەسەر پیشە و کارەکان دوای ئەوەی پانزە ساڵ لە شاری مەککەی پیرۆز مایەوە، خۆی کۆکردەوە بە مەبەستی گەڕانەوە بۆ جەزائیر تا لە جیهادی دژ بە فەڕەنسییەکان بەشدار بێت، بەڵام هەواڵ گەیشتە دەزگا هەواڵگرییەکانی داگیرکەری فەڕەنسی و ڕێگەیان پێ گرت، شێخ ناچار بوو ڕوو لە تەڕابلوسی لیبیا بکات و لەو شارە بمێنێتەوە، لەوێ بە چەک و پارە و جەنگاوەر یارمەتی شێخ عەبدولقادری جەزائیری و جیهادکارانی جەزائیری دا و داوای لە لایەنگرانی کرد بە چەک بەشداری لە بزووتنەوەی جیهادی بۆ شکاندنی فەڕەنسییەکان لە جەزائیر بکەن. شێخی سنووسی بەردەوام لە شار بۆ ئەو شار دەگەڕا، تا لە شاری بەرقە نیشتەجێ بوو، تەکیەی نوێی دامەزراند تا خەڵکی ئایل لە ئایینی خۆیان باشتر شارەزا بکات، بەم جۆرە بزووتنەوەی سنووسی بوو بە خاوەنی دوو تەکیەی سەرەکی، یەکێکیان خۆرهەڵاتی لە حیجاز و ئەوی تریان خۆرئاوایی لە بەرقە. شێخی سنووسی کاری بۆ ئەوە دەکرد کە تەکیەکان لە شوێنی ستراتیژی دروست بکات تا بۆ وانەوتنەوە و دیداری موریدان سوودیان لێ ببینێت. وەک ئەوەی سۆفیەکانی تر دەیکەن هەروەها بۆ ئەوەی ببن بە قەڵای سەخت بەرامبەر بە داگیرکەران ئەو سۆفێتی و جیهادی لە هەموو ئەو تەچیانەی کە خۆی و پیاوەکانی لە سەرانسەری لیبیا دایان مەزراندبوو کۆ کردبووەوە یەکەمین تەچێشکە سنووسەکان لە دەروێ حیجاز دروستیان کرد لە بەیزا بوو شێخی سنوسی دەوڵەتی عوثمانی بە دەوڵەتی خیلافەت دادەنا و هەوڵی سەرخستنی دەدا بێ ئەوەی پشتگیری لەو ستەمە بکات کە کاربەدەستانی و تەنانەت هەندێک لە سوڵتانەکانیشی دەیان کرد. خدای گەورە دوو کوڕی بە شێخی سنوسی بەخشی بوو کە ناویان محەممەدی مەهدی و محەممەدی شەریف بوو. ئەوانیش وەک باوچان لە هەوڵی وەدەسێنانی زانست و بڵاوکردنەوەی بانگەواز و جیهاددا بوون شێخی سنووسی جارێکی تر گەڕایەوە حیجاز ئەم جارەیان هەشت ساڵ مایەوە کەوتە بڵاوکردنەوەی زانست لە ناو خێڵەکانی حیجازدا، ئەمەش لە ڕێی ئەو تەکیانەی دایمەزراندبوون و بوون بە مایەی ئەوەی کۆمەڵێکی زۆر لە زانایان ئەوانەی ناکۆک بوون لەگەڵ ڕێڕبازە سۆفیگەریەکەی و ئیجتیهادی، دوژمنایەتی بکەن. سنوسی پاش تێپەڕبوونی چەند ساڵێک، جارێکی تر حیجازی جێهێشت و بەرەو لیبیا گەڕایەوە، لەوێ و لە ساڵی هەزار و هەشت سەد و پەنجا و نۆ زاینیدا کۆچی دوایی کرد گەورە زانایان و شێخانی تەریقەت ئەوانەی سەر بە بزووتنەوەی سنووسی بوون بەیعەتیان دا بە محەمەدی مەهدی کوڕە گەورەکەی محەمەدی مەهدی وەک باوکی زانا و هۆشیار بوو قورئانی پیرۆزی لەبەر بوو سۆفیەکی خاچی بوو ئەو گرنگی بێخستنی خێڵەکان دەدا بۆ ئەوی ڕووبەڕووی کۆلۆانیلزمی فەرەنسی ببنەوە ڕێبازەکەشی لە ڕێی کوڕ و نەوەکانیەوە بەردەوام بوو تا ئەو کاتەی جەزائیر ساڵی 1962 لە دەست داگیرکەری فەڕەنسا ڕزگاری بوو سەربەخۆیی بەدەستهێنا. سنووسی ئەو قسە پووچەی ڕەت دەکردەوە کە گوایە ئەو مەهدی چاوڕوانکراوە، هانی خەڵکی دەدا پابەندی قورئان و سوننەتی پێغەمبەر، دروودی خودای لێ بێت، بن. هاوبەشدانان بۆ خوای گەورەی ڕەت دەکردەوە، بە پێچەوانەی بەشێشی زۆری بزووتنەوە سۆفیگەرەکان کە ڕوویان لە پڕوپوچی و تەلیسمکاریە و دەیانێت وا لە مرۆڤ بکەن بکەوێتە دەرەوەی بزاوتی ژیانەوە. سنووسیەکان بەگشتی پەیوەستی بیرۆکەی جامیعی ئیسلامی بوون کە سوڵتان عەبدولحەمیدی عوثمانی ڕایگەیاند بوو کاری بۆ جێبەجێکردنی دەکرد. بزوتنەوەی سنووسی لەو کاتەدا سەرگەرمی کار و چالاکی بوو بۆ ئامادەکردنی شوێنکەوتانی بۆ جیهاد و بەردەوامبوون لە شەڕ و ڕووبەڕووبوونەوە، محەممەدی مەهدی کوڕی سنووسی دامەزرێنەر، ڕووی کردە ناوچەی بەرقو لە سوودانی خۆرئاوا بۆ ڕووبەڕووبوونەوەی کۆلۆنیالیزمی فەڕەنسی کە بەرەو ناوچەکانی دەریاچەی چاد لە پێشڕەویدا بوون. شەڕی سەخت لە نێوان جیهادکاران و فەڕەنسییەکان ڕوویدا، لەو کاتەدا نەخۆشێکی سەخت یەخەی محەممەدی مەهدی گرت و بەهۆیەوە لە ساڵی هەزار و سێ سەد و بیست ی کۆچی بەرامبەر بە هەزار و نۆ سەد و دوو ی زایینی کۆچی دایکرد و ئەحمەدی شەریفی برازای شوێنی گرتەوە. ئەحمەدی شەریفیش هەر لە منداڵییەوە قورئانی پیرۆزی ئەزبەر کردبوو، لە جیهاددا هاوڕێی محەممەدی مەهدیی مامی بوو. ساڵی هەزار و نۆ سەد و یازدە سنووسییەکان هاوبەشی پیاوە دڵسۆزەکانی لیبیا بوون لە ڕووبەڕووبوونەوەی داگیرکاریی ئیتاڵیا. ئیتاڵیا جەنگی دژ بە لیبیای ڕاگەیاند و کەشتیە جەنگیەکانی کەوتنە بۆردومانکردنی شاری شار و گوندەکانی، ئەمانیش ئەرکی ڕووبەڕووبوونەوەی ئەو داگیرکارەیان گرتە ئەستۆ. کاتێک کە جەنگی جیهانی دووەم بەرپا بوو، سنووسیەکان کە هێشتا ڕووبەڕووبوونەوەیان لەگەڵ ئیتاڵیەکان بەردەوام بوو، بڕیاریاندا بچنە پاڵ تورک و ئەڵمانەکان دژ بە بەڕیتانیا تورکەکانیش دەستیان کرد بە یارمەتیدانی بزوتنەوەی جیهادی لیبیا و ئەحمەدی شەریف بەردەوام بوو لە سەرکردایەتیکردنی شەڕەکان تا ئەو کاتەی ئیدریسی مەهدی سنووسی ئامۆزای دەرکەوت. تورکەکان و ئیتالیەکان لەم کاتانەدا گەیشتە ڕێکەوتنێکی ئاشتی و بەپێی ڕێکەوتنەکە عوثمانیەکان دەستبەرداری یارمەتیدانی جیهاد لە لیبیا ببن. ناکۆکی کەوتە نێوان ئەحمەدی شەریف کە لایەنگری تورکەکان بوو بەردەوام بوو لە پشتیوانیکردنیان لە شەڕ دژ بە ئینگلیز لەگەڵ ئیدریسی مەهدی ئامۆزای کە پێی وابوو عوسمانیەکانی لیبیایان کردووە بە قوربانی ئەو پەیماننامە ئاشتیەی لەگەڵ ئیتاڵیەکاندا مۆریان کردووە و ئینگلیزەکانیش لە شەڕدا دەست پێشخەر نەبوون بۆیە پێویستە پشگیریان نەکرێت ئیدریسی سنوسی وەک ئەمیر بەیعەتی پێدرا هەربۆیە ئەحمەدی شەریف لیبیای بەرەو ئەستەمبوڵ جێهێشت و لەوێشەوە ڕووی کردە حیجاز و لە شاری مەدینەی پیرۆزدا کۆچی دوایی کرد جیهادی لیبیا بە سەرکردایەتی ئیدریسی سنوسی بەردەوام بوو تا ئەو کاتەی ئاگربەست لە نێوان ئیتاڵیەکان و سنوسیەکان مۆرکرا پاش ئەوەی فاشیەکان لە ساڵی 1922 دا دەستیان بەسەر حکم داگرت تونند و تیژی داگیرکەر لە لیبیا پەرەی سند و سەر لە نوێ قەسابخانەی مرۆیی نرایەوە داگیرکەر دەستی بەسەر تەچیەکانی سنووسەکان داگرت و هەڵوەشاندنەوەی تەواوی ئەو ڕێکەوتنانەی ڕاگەیان کە حکوومەتی ئیتالیا لەگەڵ سنووسەکاندا مۆری کردبوون ئەنجامیش ئەو بوو بزاوتی جیهات کەوتەوە گەڕ بزوتنەوەی جیهاد بەردەوام بوون سنووسیەکان بیروباوڕێکی دروست و سۆفێتیکی لەسەر ڕێبازی سنت و جیهادی دژ بە داگیرکەران کۆ دەکردەوە بزوتنەوەکە سۆفێتیەکی جیهادی بوو نەک سۆفێتیە کاری سڕکردنی بیری مرۆ بێت چەندین جەنگاوەری ئازا و نەبەردی لە لیبیا بەرهەم هێنا کە یەکێک لەوانە شێخی شەهید عمر مختاری شێری بیابان بوو عومەر موختار لە ساڵی 1858 لە ناوچەی بەدنانی بناری جەبەل ئەخزەر لە پارێزگای بەڕقە لەدایک بووە عمر مختار لە جیهادی دژ بە ئیتاڵیەکان شێوازی لێدان و هەڵاتنی دەگرتە بەر ئەمەش لەبەر ئەوەی سوپایەکی ڕێکخراوی نەبوو ئەو شەڕە پارتیزانیش لێدانی گورزبڕی لە ڕیزەکانی دژمن دەدا کە خاوەنی هێزێکی گەورە بوو جیهادکارەکان نیان دەتوانی ڕاستەوخۆ ڕوبەڕووی ببنەوە. عومەر موختار لە ماوەی هەژدە مانگدا لەو کاتەوە کە حوکمی بورقەی گرتە دەست تا ئەو کاتەی بە دیلی گیرا لە دوو سەد و شەست شەڕدا ڕووبەڕووی ئیتاڵیەکان بووەوە بە ئازایی و لەخۆبوردووی ئەو شەڕانەی بەڕێوە دەبرد عومەر موختار چەکدارەکانی بەپێی ئەندامێتی لە تیرە و خێڵەکان دابەش دەکرد هەروەک ئەوەی هاوەڵانی پێغەمبەر درودی خودایان لەسەر بێت لە فتوحاتەکاندا دەیان کرد خێزانەکانی ئەو خێڵانەی دەخستە پاش جەنگاوەرەکانیەوە تاوان لێ بکات لە پێناوی پاراستنی ژن و منداڵەکانیان باشتر بجەنگن مختار سەرباری سەختیەکان بەردەوام بوو لە بەرنگاربوونەوەی ئیتاڵیەکان هەر ساڵە و دەچووە ناوەندێکی ڕوبەڕووبوونەوەی تا ئاگاداری کاروباری براجی هاتکارەکانی بێت لەو ساڵەش کە دەستگیر کرا داوای کرد ژمارەی یاوەرەکانی کەم بن دوای ئەوەی دەستگیر کرا دادگایی کرا بە تۆمەتی بەرگریکردن لە نیشتیمانی خۆی بڕاردرا لە پێش چاوی خەڵکی لە سێدارەی بدەن چۆن حکمی وا بەسەردا ناسەپێنرێت لە کاتێکدا دژمن و دادوەران هەر ئیتاڵیەکان بوون ڕۆژی 16 ئەیلولی 1970 لە ناوچەی سلووقی باشووری بەنغازی بیست هەزار کەس یان زیاتر ئامادەکران بۆ بینینی دیمەنی لەسێدارەدانەکە تا سڵ لە ڕووبەڕووبوونەوەی داگیرکەر بکەنەوە. شێخ ئازانە بەرەو پەتی سێدارە بە وتنەوەی شاتمان هەنگاوی نا، بەو جۆرە کۆتایی بە ژیانی پڕ لە جیهاد و تێکۆشانی هێنرا. شێخ عومەڕ موختار، لە ماڵێکی زانستپەروەر و دان نان بدە گەورە ببوو سۆفیەکی سەر بە بزوتنەوەی سنووسی بوو کە پابەندی قورآن و سنەتی پێغەمبەر بوو ڕێبازی جیهادی لە ڕووبەڕووبوونەوەی داگیرکەردا گرتبووە بەر کاتێک جەنگی جیهانی دووەم هەڵگیرسا ئیدریسی سندوسی کەوتە خۆ کۆبوونەوەیەکی لە ماڵەکەی خۆی لە ئیسکەندەریەی وڵاتی میسر ڕێخست کە نزیکەی چڵ لە گەورە پیاوانی پەناهەندەی لیبیای لەخۆ گرتبوو. لە کۆبنەوەکەدا بڕیاردرا میر ئیدریس سەرپشک بکرێت گفتوگۆ لەگەڵ حکوومەتەکانی میسر و بەریتانیادا بکات بۆ پێکەنانی سوپایەکی سنووسی کە هاوبەش بێت لە گەڕانەوەی نیشتیمان هەر کاتێک ئیتالیا دژ بە هاوپەیمانان چوە جەنگەوە. ئەو سوپای ئیدریسی سنووسی ئامادەی کرد بە یارمەتی هاوپەیمانان کەوتە جەنگ دژ بە هێزەکانی ئەڵمانیای هیتلەری و ئیتاڵیای مۆسۆلینی کاتێک کە جەنگ بە دۆڕانی وڵاتانی تەوەر کۆتایی هات و ئیتالیا بە شکست خواردووی لیبیای جێهێشت ئیدریسی سنووسی لە تەموزی 1944 گەڕایەوە و خەڵکی بورقە بە گەرمی پێشوازیان لێکرد. ساڵی 1946 ئیتالیا دانی بە سەربەخۆی لیبیا و فەرمانڕەوایی میر ئیدریسی سنووسیدا نا. میر بوو بە پاشای لیبیا، خەڵکی وڵاتەکە ئاهێکیان بەبەردا هاتەوە و هەناسەی ئازادیان هەڵمژی. سۆڤێتی ڕاستەقینە بیروباوەڕ و ڕێبازێکی دروستی هەیە، دەست لە دونیا هەڵناگرێت و شوێنی خەیاڵ و هاوبەش پەیداکردن و بیدعەکاری و چیڕۆکی هەڵبەستراو ناکەوێت، وەک ئەوەی سۆڤیەکانی ئەمڕۆ دەیکەن. سۆڤێتی ڕاستەقینە دەزانێت ئەو دونیا باشترە لەم دونیا، بۆیە ڕووبەڕووی ستەمکار و داگیرکەران دەبێتەوە و نابێت بە پاڵپشتیان وەک ئەوەی سۆفیەکانی ئەمڕۆ دەیکەن. سۆفیەتی ڕاستەقینە قبوڵ و وەرگیراوە، چونکە ئەو هەموو مانا بەڵایانە لەخۆ دەگرێت و بە ڕۆحانیەتە بەرزەکەی و ڕەوشتە جوانەکانی و خۆشەویستی پێغەمبەر دروودی خودای لەسەر بێت جوانتریان دەکات بەبێ چەواشەکاری و گومڕای وەک ئەوەی سۆفیەکانی ئەمڕۆ دەیکەن. سۆفیەتی ڕاستەقینە نمایندەیەکی ڕاستەقینەی ئیسلامە، ئیسلامی یەکتاپەرستی و شوێنکەوتنی پێغەمبەر و جیهاد و عەقڵ نەک سۆفیەکانی ئەمڕۆ. لە وتە نەمرەکانی شەهیدی جیهادکار عومەر موختار بەرامبەر بە داگیرکاری ئیتاڵیا. ئەگەرچی تۆپ شمشێرەکەمی شکاند، بەڵام هەرگیز ناحەقی حەقی من نابەزێنێت. بیسەرانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵلقەی یەکەمی بەشی دووەم کە ئەڵلقەی چواردەممان بوو لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە تاکو دیدار بەخوای پەروەردگارتان دەستپێرین پێتان دەڵێین ئەسەلام عیکم وەڕەحمەت اللهی وبرکاته